خەڵکی حورمەتی مەخلوقاتی خوا بزانێت بەوەی کە شوێن عیب و عاری مسلمانان نەکەوی بۆ ئەوی کە حیایان بەری ئەمە لە وڵاتە ئەگەر بڵاو بووەوە ئەو کاتە ئەمن و ئاسایش لە وڵاتە نامێنێ چەنەها قەوم و خەڵکی کوژرا و کێشە و مەشاکیلی گەورە دروست بووە لەسەر قسە هێنان و بردنێک لەسەر ئەوەی کە تۆ خیانەتت لە کەسێک کردو و قسەکەی نەقل کردووە بەبێ ڕەزامەندی خۆی ئەو کاتە فیتنە و کوشتار ناو مسلماناندا دروست بووە بەبێ ئەوەی نەسیحەتی بکەن بەینی خۆی و ئەو کەسە ئەچن نەشتی ئەکەن ناو خەڵکیدا ئەو جۆرە کەسانە سزای خوای پەروەردگاریان بۆ هەیە لە دنیا و لە قیامەتە پەروەردگار لەعنەتی لەو جۆرە کەسانە کردووە کە بەو شێوازە فەساد لە ناو خەڵکیدا دروست ئەکەن ئەبنە هۆکاری تێکدانی ئەمن و ئاسایش لە ناو خەڵکیدا لە ناو وڵاتدا لە ناو تائیفە هۆزەکاندا ئەمە هەڵەیەکی زۆر گەورەیە و هۆکارێکی گەورەیە بۆ نەمانی ئەمن و ئاسایش لە وڵاتدا